یان قافڵەی بار و ڕزق و ڕۆزی و شتومەکی بازرگانی موشریکەکانی مەککە کە لە شامەوە گەڕایەوە، یا کۆمەڵی کافرانی قوڕەیش کە دێن بۆ جەنگ لەگەڵ موسڵمانان بە نیازی لەناوبردنی ئایینی ئیسلام. ئێوە حەزتان ئەکرد ئاسانەکەتان ببوایە بە نسیب، خودایش ئەیویست ئایینی خۆی بەرز بکاتەوە و قسەی خۆی جێگیر بکا بە وەحی و بە یارمەتیدانی مەلائیکە و کافرە بەدنیازەکان بنبڕ بکات و هێز و توانایان نەهێڵێ. هەروەها لە ئاسمانەوە بارانی بۆ باراندن تا لە بێ دەستنوێژی و لەش پیسی پاکتان بکاتەوە کە بە وەسوەسەی شەیتان بەسەرتانا هات و دڵیشتان بە ئومێد بە کەرەمی خودا دامەزرێنێ هەروەها بەهۆی ئەو بارانەوە زەویە لمینەکە پتەو بوویەوە و هاتوچۆتان باش بۆ ئەکرا و پێتان قایم ئەبوو یا مەبەست خۆگری و لە ڕووی دوژمنا وەستانە بە بێ ترس. بێگومان هەر کەس لەو ڕۆژەدا پشتیان لێ هەڵکات و ڕابکات، بێجگە بۆ فێڵی جەنگ یا بۆ یارمەتیدانی کۆمەڵیکی تر لە موسڵمانان، ئەوە تووشی ڕق و غەزەبی خوا ئەبێ و جێگای دواڕۆژی دۆزەخ ئەبێ. بێگومان دۆزەخ ناخۆشترین ئەنجامە. فلم تقتلوهم ولکن اللە قتلهم. ئێوە هێزی ئەوەتان نەبوو بیانکوژن و بەسەریاندا زاڵ ببن، ئێوە کەم و کەم چەک و ئەوان زۆر و پڕ چەک بوون، بەڵام خودا یارمەتی دان و دڵی بەهێز کردن و بە فریشتە یارمەتی دان، خودا کافرەکانی بەزاند و کوشتنی و ئێوەی سەرخست. لە ڕاستیدا ئەو وردە بەردانە کە تۆ فڕێت دان بەرەو دەم و چاوی کافرەکان تۆ فڕێت نەدان، خودا بە دەسەڵاتی بێ پایانی خۆی ئەو وردە بەردانی کرد بە دەم و چاویاندا و خەریکی کردن بە ئازاری چاویانەوە و جا خودای گەورە بە گاڵتە و توانجەوە پێیان ئەفەرمێ، ئەگەر داوای فەتح و سەرکەوتنتان کرد ئەوا بۆتان هات، بەڵام بۆ ئێوە نەبوو، بۆ دەستەی پێغەمبەر بوو. جا ئەگەر دەستبەردار بن و واز لە دوژمنایەتی و جەنگ بهێنن ئەوە بۆ خۆتان چاکترە. خۆ ئەگەر ئەگەڕێنەوە بۆ جەنگ ئەوا ئێمەیش ئەگەڕینەوە. کۆمەڵەکەتان فریاتان ناکەوێ و کەم و زۆر سوودی نییە بۆتان ئەگەرچی زۆریش بن. بێگومان خودا لەگەڵ دەستەی ئیماندارانە و یارمەتی ئەوان ئەدات. هەروەها لە خوا ترسان و لە گوناه دوورکەوتنەوە، خودا ئەوەندە لە بەندەیەوە نزیکە ئاگای لە هەموو نهێنیەکی دڵی هەیە و ئەوەندە بە دەسەڵاتە ئەکەوێتە بەینی دڵ و ئارەزوویەوە کە بەندەی بێوێ شتێ بکا پەشیمانی ئەکاتەوە و ئارەزوەکەی ئەگۆڕێ و ناهێڵێ بیکات. بێگومان ئێوە حەشرتان لای خودا ئەبێ و پاداشی هەموو چاکەیەکتان ئەداتەوە و تۆڵەی کردەوەی خراپتان لێ ئەکاتەوە. خۆتان لەو سزا و بەدبەختیە بپارێزن کە تەنها ستەمکارەکانتان ناگرێتەوە و ئاسارەکەی خەڵکی تریش ئەگرێتەوە ئیتر لە دواڕۆژدا هەر کەس لەسەر نیەتی خۆی لێ ئەپرسرێتەوە بۆ نمونە خودا کە غەزەب لە ستەمکاران بگرێ قاتی و قڕی بڵاوەکاتەوە کە خەڵکی تریش ئەگرێتەوە یا بیەوێ دێیەکی کافران نغرۆ بکات هەمووی کاول ئەبێ و خەڵکی بێ تاوانیش توش ئەبن یا خۆ بیەوێ تۆڵە لە باوک و دایکی خراپ بکاتەوە و توشی مەینەتیان بکات هەتیوەکانیشیان توشی زیان ئەبن. واللە ذو الفضل العظیم ئەی خاوەن ئیمانەکان ئەگەر لە خوا بترسن خودا نور و هیدایەت ئەخاتە دڵتانەوە کە چاک و خراپی پێ جیا ئەکەنەوە هەروەها تاوانەکانتان دائەپۆشێ و لێتان خۆشەبێ بەڕاستی خودا خاوەنی فەزڵ و ڕەحمی گەورەیە. یادی ئەوە بکەرەوە کە چۆن کافرەکانی قوڕەیش دەستیان دایە فێڵ و حیلە بۆ ئەوەی بریندارت بکەن و لە کەڵکی جموجوڵت بخەن یا حەبست بکەن هەروەها بۆ ئەوە بتکوژن یا لە مەککە بە زەلیلی دەرت بکەن ئەوانە حیلەیان کرد بەڵام خودای بە دەسەڵات کاری وەهای کرد لە حیلەکەی ئەوان بەهێزتر بوو. ئولائیک هم الخاسرون ئەوانە حەشر ئەکرێن تا خودا پیس لە پاک واتە کافر لە موسڵمان جیا بکاتەوە و پیسەکان بخاتە پاڵ یەک و لەسەر یەک کەڵەکەیان بکات و هەموویان بخاتە دۆزەخەوە ئەوانە هەموو خەسارەتمەند و ماڵوێران بوون ئەگەر واز لە کوفر بهێنن و موسڵمان ببن و پەیڕەوی پێغەمبەر بکەن ئەوا خودا لە هەموو گوناهی لەوەو پێشیان ئەبورێ خۆ ئەگەر بگەڕێنەوە سەر باری دوژمنایەتی کردنی پێغەمبەر و شەڕ لەگەڵ کردنی ئەوا بەسەرهاتی نەتەوە پێشوەکان جێگیر بووە کە ئازاری پێغەمبەرەکانیان ئەدا و خودا بەڕەگ و ڕیشیانا چووە خوار ئێوەش هەمان دەردتان بەسەر دێ واللە علی کل شیء قدیر. بزانن هەرچیتان بەتاڵان دەست کەوت لە جەنگی کافراندا ئەوە ئەکرێ بە پێنج بەشەوە پێنج یەکێکی بۆ خودا و پێغەمبەر و خزمانی و هەتیوان و گەدایان و ڕێبوارانی بێ خەرجیە ئەگەر ئیمانتان هەیە بە خودا و بەو ئایەت و فریشتانە کە ناردووماننەتە خوارەوە بۆ سەر بەندەی خۆمان کە محەممەدە لە ڕۆژی جیابوونەوەی حەقدا لە بەتاڵ، لەو ڕۆژەدا کە هەردوو کۆمەڵ، سوپای موسڵمان و سوپای کافران بە یەک گەیشتن لە حەڤدەی مانگی ڕەمەزانی پیرۆزدا لە خاکی بەدردا، خودا بەسەر هەموو شتێکدا توانایە. ئێوە لە مەدینە نزیکتر بوون و ئەوان دوورتر. هەروەها قافڵەی قوڕەیش لە خوارتانەوە بوو. ئەگەر ئێوە و کافرەکان لە پێشدا بە وەعد و ڕێکەوتن کاتی جەنگتان دیاری بکردایە، ئێوە بە هۆی زۆری ئەوان و پڕچەکییانەوە لە ناو خۆتانا ئەبوو بە خیلافتان. بەڵام خودا وای کرد کە بەرەنگاربوونەوەکەتان لەسەر وەعد و ڕێکەوتن نەبوو، بەڵکو کوتوپڕ بوو. بۆیەش وەها کوتوپڕ بوو تا ئەوەی خودا ویستی لەسەر بوو بیکات، کە سەرکەوتنی ئێوە و یارمەتیدانتان و شکستی کافرەکان بوو. بیری ئەو پیرۆزییە بکەنەوە کە لە کاتێکا سوپای هەردوولا بەرامبەر یەک ڕاوەستان و ئامادەی جەنگ بوون، خوای گەورە بە هێز و توانای خۆی سوپای کافرەکانی لەبەر چاوی ئێوەدا بە کەم پیشان دا و سوپای ئێوەشی لەبەر چاوی ئەواندا بە کەم پیشان دا تا هیچ لایە لەو لاکەی تر نەترسێ و هێرش ببەن بۆ جەنگ تا خوا خواستی خۆی جێبەجێ بکا کە سەرکەوتن و یارمەتی موسڵمانان و کوشتن و دیلکردنی کافرەکانە. بە گوێی فەرمانی خودا و پێغەمبەری خودا بکەن و لەناو خۆتاندا ئاشوب و ئاژاوە مەگێڕن و مەچن بە گژ یەکدا کە ئەو ناکۆکیە ببێتە هۆی سەرنەکەوتنتان و هێزتان نەمێنێ خۆتان بگرن خودای گەورە لەگەڵ ئەوانەیە کە خۆیان ئەگرن. ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس ويصدون وَیَصُدُّونَ عَن سَبِیلِ اللَّهِ وَاللَّهُ بِمَا یَعْمَلُونَ مُحِیطٌ ئێوە ئەی موسڵمانەکان لە خودا بترسن و ڕاستگۆ و خۆگر بن وەکو ئەو کافرانە مەبن بە لە خۆبایی بوونەوە لە مەککە دەرچوون بۆ پاراستنی کاروانەکەی قوڕەیش کە لە شامەوە ئەگەڕایەوە، ئەوانە بە ڕیا و خۆنواندن ئەڕۆشتن تا پێیان بڵێن ئازان و مەردی مەیدانن. هەروەها ڕێگەیان لە ئیسلام بوونی خەڵک ئەگرت جا ئەوە بوو گەڕانەوە و لە پاشاندا خۆیان ئامادەی جەنگی بەدر کرد کە سەرەنجام کوژران و بریندار کران و بەدیل گیران و جەنگەکەیان دۆڕاند خودا ئاگای لە بەر و دوای کردەوەیان هەیە و جەزای هەموو کردەوەیەکیان ئەداتەوە. یادی ئەوە بکەنەوە کە شەیتان لە کاتی بەرامبەر بوونی موسڵمانان و کافراندا کردەوەی کافرەکانی لە بەرچاویانا جوان کرد و پێی وتن، هیچ بنیادەمێ بەسەر ئێوەدا زاڵ نابێ لەم ڕۆژەدا و من پەنام بۆ ئێوە، واتە بتەکانیان. جا کاتێ هەردوو گرۆهەکە یەکتریان بینی و ڕاستەوخۆ کەوتنە جەنگەوە، شەیتان لێیان پاشگەز بوویەوە و پێی وتن، بێگومان ئەوەی من ئەیبینم ئێوە نایبینن. یادی ئەوە بکەنەوە کە مونافیقەکان ئەیان وت ئەم موسڵمانانە دینەکەیان بایی کردوون ئەو مونافیقانە لە دڵیاندا نەخۆشی و ڕق و کینە هەیە بۆیە قسەی وا بێ جێیەکەن موسڵمانەکان پشتیان بە خودا بەستوە و کەسێکیش پشت بە خودا ببەستێ ڕزگار و بەختیارە چونکە خودای گەورە خاوەن عیزەت و خاوەن حیکمەتە و ئەتوانێ یارمەتی بەندەکانی خۆی بدات حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم ئەم سزادان و لەناوبردنانەیان لەبەر ئەوەیە کە یاسای خودا وەهایە هەر ناز و نیعمەتێک کە بیدا بە گرۆهێ لێیان تێک نادا و نایبڕێ تا ئەوان وایان لێ دێ حاڵی خۆیان لە ئیمانەوە ئەگۆڕن بۆ کوفر و لە شوکرانەبژێرییەوە بۆ کوفرانی نیعمەت و لە تێکۆشانەوە بۆ تەمبەڵی و تەوەزەلی ڕەوشتی ئەمانە وەک ڕەوشتی دەستە و بەستەی فیرعەون و ئەوانەی پێش ئەوان بوو کە ئایەتەکانی خودایان بە درۆ خستەوە لە ئەنجامدا بەهۆی گوناه و تاوانەکانیانەوە لەناومان بردن هەروەها دەستەی فیرعەونیشمان لە نیلا خنکاند ئەمانە هەموویان ستەمکار و بەد کردار بوون. ان شر الدواب ئەوی لە تواناتانا هەیە لە ئەسبابی هێز و سەرکەوتن ئامادەی بکەن بۆ جەنگی کافران وەک شیر و تیر و زرێ و تاسکڵاو و چەکی هەر ڕۆژێ بە پێی ئەو ڕۆژە هەروەها ئەسپی بەسراوەی ئامادە بۆ سواری تا دوژمنەکانی خوا و خۆتانی پێ بترسێنن دوژمنی تریش وەکو مونافیقان و دوژمنی دوور کە ئێوە نایان ناسن و خودا ئەیان ناسێ بێگومان هەرچی لە ڕێگای خودا و ئایینی ئیسلامدا سەرفی بکەن خودا لە ڕۆژی قیامەتدا پاداشتان ئەداتەوە و ئێوە هەرگیز ستەمتان لێ ناکرێت. انه عزیز حکیم خودا ئولفەت و دۆستایەتی و یەکیەتی خستە دڵیانەوە لەگەڵ ئەو هەمووە عەسەبیەتە کە لەناویانا هەبوو تۆ ئەگەر هەرچی لە زەویدایە لە ماڵ و سامان لە ڕێگای ئولفەتی ئەواندا سەڕفت بکردایە نەت ئەتوانی و پێت نەئەکرا بەڵام خودا دڵی خستنەیەک و دۆستایەتی لەناویانا جێگیر کرد ئێستە کە بارتان گرانە خودا باری سوک کرد لەسەرتان خودا ئەزانێ کە بێ هێزیتان تیایە و درە قەت نایەن جا ئەگەر ئێوە سەد کەسی خۆگرتان ببێ بەسەر دوو سەد کەسدا زاڵە بن و ئەگەر هەزار کەستان ببێ بەسەر دوو هەزار کەسدا زاڵە بن بە ئیزنی خودا بێگومان خودا لەگەڵ خۆگراندایە کە کۆچیان کرد ئەوا میرات لە یەکتر ئەبەن بەڵام ئەگەر موحتاجی یارمەتی بوون و داوای یارمەتیان لێ کردن ئەوە واجبە لەسەرتان یارمەتیان بدەن دژی دوژمنەکانیان خۆ ئەگەر ناکۆکیان لەگەڵ قەومێک بوو پەیمان لە بەینی ئێوە و ئەواندا بوو ئەوە حەقتان نیە دژی ئەوانە یارمەتیان بدەن بێگومان خودا بینایە و ئاگای لە کردەوەتانە. ئەوانەش کە کافرن هەندێکیان دۆست و یارمەتیدەری هەندێکی تریانن یا میرات لەیەکتر ئەبەن ئەگەر ئەم دەستورەی کە بۆم دیاری کردون پەیڕەوی لێ نەکەن و لەگەڵ موسڵمانەکاندا دۆستی نەکەن و لەگەڵ کافراندا پەیوەندیتان هەبێ ئەوا فیتنە و ئاژاوە و خراپەکاری و پەرێشانی لەسەر زەوی پەیدا ئەبێ و خراپەکاریەکی گەورە ئەمە حوکمێکە لە قورئاندا جێگیر کراوە، خودا ئاگای لە هەموو شتە و هیچی لێ ون نابێ. ئەبو موسا ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵت و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، وێنەی ئەو موسڵمانەی کە قورئان دەخوێنێ و لە هەمان کاتدا کاری پێ دەکا وەک لیمۆ وەهایە هەم بۆنی خۆشە و هەم تامیشی خۆشە. وێنەی ئەو موسڵمانەش کە قورئان زۆر نەخوێنێ بەڵام کاری پێ بکا وەک خورما وایە هەرچەندە بۆنی نییە بەڵام تامی خۆشە. وێنەی دووڕووی قورئان خوێن وەک ڕێحانە وەهایە هەرچەندە بۆنی خۆشە بەڵام تامی تاڵە. وێنەی دووڕووی قورئان نەخوێنیش وەک گوژاڵک وەهایە بۆنی خۆش نییە و تامیشی تاڵ و ناخۆشە.